کاسێتی حەوتەم لە پەرتووکی جیهانی سۆفیا، دیوی دووەم لە لاپەڕە سەد و نەوەد و. یەهوودییەکان بەردەوام پرسیاریان لە خۆیان دەکرد، بۆچی وڵاتی داوود لە یەک پچڕا و بۆچی کارەسات لە دوای کارەسات بە سەریاندا باری؟ سەرەڕای ئەوە کە خودا بەڵێنی دابوو ئیسرائیل لە ئامێزی خۆیدا بپارێزێت. بەڵام ئایا خەڵکیش بەڵێنیان نەدابوو کە فەرمانەکانی خودا بەجێبهێنن؟ بەرەبەرە بۆیان دەرکەوت کە خودا دەیەوێت سزای نافرمانی بەسەر ئیسرائیلدا بێنێت. لە نزیکەی حەوت سەد و پەنجا پێش زایین پێغەمبەرانی جۆراوجۆر پەیدا بوون کە دەیانوت خودا لە ئیسرائیل تووڕەیە چونکە فرمانەکانی دەخەنە ژێر پێ. دەیان وخودا ڕۆژێک دێتە خوارەوە بۆ داد کردن و سزای ئیسرائیلە دات. ئەم جۆرە پێش بینەیانە بە پش پێش گۆیی ڕۆژی سەخت ناو دەبرێت. لە درێژایی ئەو ماوەدا چەندین پێغەمبەری تن تر هاتن کە دەیان وت خودا لە بەشێک لە بەندە هەڵبژێردراوەکانی خۆی دەبورێت و ئەوان دەکاتە پاشای ئاشتی. یاخود ئەوەی کە پاشایەک لە خێڵی داوود دەنێرێت و وڵاتی داوود دەگەڕێنێتەوە بۆ مەزنی پێشوو و خەڵک بە مژدەی ژیانێکی پڕ لە کامەرانی شاد دەکات. پێغەمبەرێک بە ناوی ئەشعیا وتی، خەڵکێک کە لە تاریکیدا هەنگاو هەڵدێنن، ڕووناکییەکی گەورە دەبینن و ئەوانەی لە وڵاتی سێبەری مەرگدا ژیان دەبەنە سەر ڕووناکی بەسەریاندا دەپشکوێت. ئەم جۆرە پێشبینیانە بە مژدەی ڕزگاری دەناسین. بە کورتی نەوەکانی ئیسرائیل لە کاتی داوددا بە خۆشی دەژیان، بەڵام لە پاشان کە بارودۆخیان بەرەو خراپی چوو، پێغەمبەرەکانیان ڕایانگەیاند کە ڕۆژێک پادشایەکی تازە لە نەتەوەی داود دێت. ئەم مەسیحە یاخود هەمان کوڕی خودا خەڵک ڕزگار دەکات و مەزنی دەگەڕێنێتەوە بۆ ئیسرائیل و مەزنی خودا دروست دەکاتەوە. عیسا. سۆفیا هەر لێرە ماویت؟ وشە گرنگەکان لێرەدا مەسیح کوڕی خودا و ڕەمزی گەورەیی خودایە. لە کاتی عیسادا زۆر کەس بیری دەکردەوە مەسیحێکی تازە دێت. ڕێبەرێک لە بواری سیاسی، سەربازی و ئاینی هاوڕادەی پادشا داوود. ئەم کەسەیان بە ڕزگارکەری نەتەوەیی دەژمارد و بەو مانایە کەسێک کە یەهودیەکان لە دەستی ڕۆمیەکان ڕزگار دەکات و ڕەنجی ئەوان کۆتایی پێ دێنێت. بەڵام کەسانێک بوون کە لەوە زۆرتریش بیریان دەکردەوە، پێغەمبەرەکانی دوو سەد ساڵی لەوە پێش هەموویان وتبوویان کە مەسیحی وادەپێدراو ڕزگارکەری هەموو جیهان دەبێت. ئەو نەک هەر نەتەوەی یەهوود لە کۆتی بێگانە ڕزگار دەکات، بەڵکو ڕزگارکەری هەموو مرۆڤایەتییە لە تاوان. سەرەڕای ئەوە مرۆڤ لە مردنیش ڕزگار دەکات، بە واتای گشتی لەوە پێش ئاواتی ڕزگاربوون لە هەموو جیهانی یۆنانیدا بڵاو بوو. لەم ناوەدا عیسا پەیدا دەبێ، ئەو یەکەمین کەس نەبوو کە دەیوت مەسیحی وادە پێ دراوە. ئەویش وشەکانی کوڕی خودا و مەزنی خودا و ڕزگارکەری بە کار دەبرد. بەم شێوازە ڕێوشوێنی پێغەمبەرەکانی کۆن بەر نادات، دەچێتە ئورشەلیم و ڕێگە ئەتات خەڵک ئەو بە ڕزگارکەر ناو بەرن. بەو مانایە کە دروست ڕۆڵی پاشاکانی پێش خۆی دەگێڕا کە خەڵک لە ڕێوڕەسمێکدا لەسەر تەختی پاشایەتی دایان دەنان. هەروەها عیسا ڕێگە ئەدا کە خەڵک مەسحی بکەن و دەیوت کاتی ئەوە هاتووە کە گەورەیی خودا دیار بکەوێت. بەڵام خاڵێک نابێت لە بیر بکەین عیسا لە نێوان خۆی و مەسیحەکانی پێش خۆیدا جیاوازی دانا و بە ڕاشکاوی وتی کە ئەو شۆڕشێکی سەربازی و سیاسی نییە. باسەکەی ئەو مەزنترە لەم باسانە، وتاری ڕزگاری و لێبوردنی خودای بۆ خەڵک دەخوێندەوە، کاتێک دەگەیشتە بەردەم خەڵک ئەیوت، تاوانەکانی ئێوە بەهۆی ناوی خوداوە بەخشراوە. لێبوردنی تاوانەکان بەم چەشنە بە تەواوی بێ هاوتا بوو، سەرەڕای ئەوە خودای بە، پاپا، باوک ناو دەبرد. ئەمەیش لە کۆمەڵگەی یەهودی ئەو دەورانەدا شتێکی نوێ بوو. زۆری پێنەچوو کە دەنگی گلەیی و گازندەی پیاوە ئاینییەکانی یەهود بەرز بۆوە. بە وتەیەکی تر بەم شێوە بوو زۆرێک لە خەڵکانی دەورانی عیسا چاوەڕێی مەسیحێک بوون کە بە دەهۆڵ و زوڕناوە، بە واتایەک بە ئاگر و شمشێر مەزنی خودا بگەڕێنێتەوە. وشەی مەزنی خودا لە وتارەکانی عیسادا زۆر دەبیسترا. بەڵام بە مانایەکی زۆر بەربڵاوتر عیسا دەیوت، مەزنی خودا خۆشەویستی دراوسێکەت، دڵسۆزی و هاوخەمی لەگەڵ نەداران و دەستەنگان هەروەها لێبوردن لە تاوانی تاوانبارانە. ئەمە گۆڕانێکی بنەڕەتی بوو لە مانای وشەیەکدا کە چەندین سەدە واتایەکی شەڕخوازانەی هەبوو. خەڵک چاوەڕوانی سەرۆکێکی سەربازی بوون کە بەپەلە دامەزراندنی مەزنی خودا ڕابگەیەنێت. بە پێچەوانەوە عیسا بە جلوبەرگی کۆن و دڕاو و پێڵاوی دەمدڕاوەوە پێیان دەڵێت، دەبێت دوژمنەکانیشمان خۆش بوێت. ئەگەر بە زللە دایان بە ڕوومەتتاندا، لە هەوڵی تۆڵەدا نەبن، تەنانەت ڕوومەتەکەی تر بێننە پێش. دەبێت لێبووردە بین نەک حەوت جار بەڵکو حەوت کەڕەت حەفتا جار. عیسا گفتوگۆ لەگەڵ ژنانی خراپەکار و لەگەڵ سوودخۆران هەروەها لەگەڵ خراپەکارە سیاسیەکانی لە ڕیزی خۆیدا نەئەدی، لەمەش زۆرتر ڕۆیشت و وتی، مرۆڤی بێکار و بێ شەرم کە هەموو میراتی باوکی دۆڕاندووە یاخود فەرمانبەرێکی ئاسایی کە سەروەتی دەوڵەتی بۆ خۆی خستووە لاوە ئەگەر لە کردەکانی پاشگەز بێتەوە و داوای لێبوردن بکا لەلای خودا بێتاوانە چونکە خودا لێبوردوو و میهرەبان و بەسۆزە. عیسا لەوەش زیاتر هەنگاوی هەڵێنا و وتی ئەو تاوانبارانە لە ڕوانگەی خوداوە باشتر و دروستکارترن، بۆ لێبووردنی خودا شیاوترن لە فریسییەکان کە لە هەموو شوێنێک باسی پاکی و پاکداوێنی خۆیان دەکەن. عیسا وتی کە هیچ کەسێک ناتوانێ خۆی بە شیاوی لێبووردن بزانێ. بە پێچەوانەی بڕوای زۆر یەک لە یۆنانییەکان، ئێمە ناتوانین خۆمان ڕزگار کەین. باسە خوازراوە ئەخلاقیەکانی عیسا لە وتاری سەرچیادا نەک هەر تەنیا خواستی خودای فێر دەکردین یا فێر دەکردن، بەڵکو پیشانیەدا کە هیچ کەسێک لە ڕوانگەی خوداوە بە تەواوی دروستکار نیە. لێبوردنی خودا تەواو نابێ بەڵام دەبێت ڕوو لە خودا بکەین و داوای لێبوردن بکەین. لێکۆڵینەوەی زۆرتر لەسەر عیسا دەهێڵمەوە بۆ مامۆستای ئاینەکەت. کارێکی سەغڵەتی لە پێشە. هیوادارم پیشانت بدا کە عیسا چ پیاوێکی بێ وێنە بوو. عیسا بە شێوازێکی زۆر ژیرانە زمانی دەورانی خۆی بەکارهێنا و سروودە شەڕەکانی کۆنی بە مانایەکی زۆر نوێ و بەربڵاو پەرە پێ دا. برووسکەی شۆڕشگێڕانەی ئەو بە جۆرێک قازانج و دەستکەوتی خاوەن هێزانی خستە مەترسی کە دەبوایە لەسەر ڕێگا لابدرایەت. لە کاتی گفتوگۆ دەربارەی سوقرات دیمان کە دەست بە داوێن بوونی عەقڵ و مەنتقی خەڵک چەندە مەترسیدارە. سەبارەت بە عیسایش دەبێت بڵێین کە داواکاری سۆزی برایانە و لێبووردنی بێ مەرج بێ مەترسی نییە. تەنانەت لە دونیای ئەمڕۆشدا دەتوانین ببینین کە لە داواکاری ئاسایش و ئاشتی و سۆز و خۆشەویستی کەل و پەل و کەل و پەل بۆ نەداران یاخود لە لێبووردنی دوژمنانی دەوڵەتدا هەڵوێستی خاوەن هێزەکان چەندە لاوازە. لەوانەیە لە یادت مابێ کە ئەفڵاتوون تا چ ڕادەیەک لە شێوازی مردنی دروستکارترین پیاوی ئاتێن تووڕە بوو. هەروەها بە وتەی ئایینی مەسیحی عیسا تاقە مرۆڤی دروستکار بوو کە هاتە سەر دونیا. بەو جۆرەش مردنیان بەسەردا سەپاند. مەسیحیەکان دەڵێن ئەو بەهۆی کارکردن بۆ مرۆڤایەتی گیانی لەدەستدا. ئەمە هەر ئەو شتەیە کە مەسیحیەکان بە بەسەرهاتی موسیبەت عیسا ناوی دەبەن. عیسا خزمەتکار بوو و ئەرکی کەفارە یا کەفارەی تاوانەکانی مرۆڤی لە ئەستۆ گرت، بەڵکو ئێمە لە توڕەیی خودا ڕزگارمان بێت. بەم جۆرە عیسا دەریخست کە مرۆڤێکی ئاسایی نییە، ئەو بە ڕاستی کوڕی خودایە. دەشێت بڵێین کلیسای مەسیحی لە بەرەبەیانی هەستانەوەی مەسیح بە پڕوپاگەندەی هەستانەوەی عیساوە بنیات نرا. ئەمە لە ڕاستیدا شتێکە کە پۆڵس دەڵێ، ئەگەر عیسا هەڵنەستابێتەوە، هەم وتارەکانی ئێمە و هەم باوەڕی ئێمە بێ هودەیە. ئێستا هەموو مرۆڤایەتی دەتوانێت چاوی ئومێد ببڕێتە ڕزگاریی جەستە. چونکە عیسا بۆ ڕزگاربوونی ئێمە لە چوارمێخ درا، بەڵام سۆفیا، لە یادت نەچێ کە لە ڕوانگەی یەهودیدا ڕۆحی نەمر یا هەمیشەیی بوونی ڕۆح بیرۆکەیەکی گونجاو نەبوو. ئەمە بیرۆکەیەکی یۆنانی بوو، کەواتە هیندوئەوروپایی بوو. بە بڕوای مەسیحییەت هیچ شتێک تەنانەت ڕۆحیش لە مرۆڤدا لە خۆیەوە نەمر نییە. بەڵام کڵیسای مەسیحی بڕوای بە هەستانەوەی جەستە و ژیانی هەمیشەیی بوو، بەڵام ڕزگار بوون لە مردن و ئەشکەنجە تەنیا لە ڕێگەی خواستی نائاسایی خوداوە ڕوو ئەدات و پێوەندییەکی بە لێهاتوویی و توانایی و زاتی ئێمەوە نییە. بەم شێوەیە مەسیحیە سەرەتاییەکان موژدەی ڕزگار بوون لە ڕێگای بڕواهێنان بە عیسایان بڵاو دەکردەوە. مەزنی خودا بە ناوەنجیگەری عیسا دێتە ئاراوە. لەو حاڵەدا دەتوانرێ هەموو جیهان بۆ عیسای مەسیح بەدەست بێ. وشەی مەسیح لە زمانی عیبری مۆشیایە کە بە مانای مەسح کراوە. چەند ساڵێک دوای مردنی عیسا، پۆڵسی فێریسی بڕوای بەئاینی مەسیح هێنا. لە گەشتەکانی خۆی بۆ گۆشەوکەناری جیهانی یۆنان و ڕۆم، مەسیحیەتی کردە ئاینێکی جیهانی. چۆنیەتییان بە سەراتە لە کتێبی کردەوەی پێغەمبەرەکاندا دەخوێنینەوە، ڕێنوێنی و پەروەردەکانی پۆڵس بۆ مەسیحییەکان لە ڕێگای چەند نووسراوەوە کە بۆ کۆمەڵی سەرەتایی مەسیحی نووسیوە ئێستا کەوتۆتە دەستمان. لە پاشان پۆڵس چوو بۆ ئاتێن و بێ وەستان چوو بۆ مەیدانی شار لە پێتەختی فەلسەفە. وتراوە کە پۆڵس شارەکەی بە تەواوی لە ناو بت پەرستی دا دی و غیرەتی جوڵا کەنیسەی یەهودیەکانی لە ئاتێن چاو پێکەوت و لەگەڵ گەورەکانی ئێپیکۆری و ڕەواقی دا گفتوگۆی کرد ئەویان بردە سەریاڵی ئاریۆ پاگۆس و ئەوانیش پرسیاریان لێ کرد دەکرێت پێمان بڵێی ئەم ئاینە نوێیە کە باسی دەکەی چیە؟ وتەکانی تۆ بۆ ئێمە جێی تێڕامانە، دەمانەوێت لە ماناکانیان تێبگەین. سۆفیا، بیهێنەرە بەر چاو. پیاوێکی یەهودی لە ناو بازاڕی ئاتێندا پەیدا دەبێت و باس لە ڕزگارکەرێک دەکا کە لە چوار مێخ دراوە و دوایی لە گۆڕەکەی هەستاوەتەوە. جیاوازیی فەلسەفەی یۆنان و ڕێنوێنییەکانی ڕزگاربوونی مەسیحییەت لەم چاوپێکەوتنەی پۆڵس لە ئاتێندا بە ڕوونی هەست پێ دەکرێت. بەهەرحاڵ پۆڵس توانی بە ئاشکرا سەرنجی ئاتێنیەکان بۆ قسەکانی خۆی ڕابکێشێت و لە سەریاڵی ئاریا، ئاریۆ پاگۆس، لە بەر پەرستگەی سەربەرزی ئاکرۆپۆلیسدا دەست دەکات بە وتار خوێندنەوە. ئەی خەڵکی ئاتێن! دەبینم کە ئێوە لە هەموو باسەکاندا بڕوایەکی پووچ و هەڕەمەکیتان هەیە. چونکە کاتێک دەگەڕام و سەیری پەرستشگەکانی ئێوەم دەکرد، گەیشتمە شوێنی قوربانی کردنتان کە نووسرابوو، پێشکەش بە خودای نەناسراو. من هەر ئەو کەسەی کە دەیپەرستن بەڵام نایناسن پێتان دەناسێنم. خودایەک کە دونیا و هەموو ئەو شتانەی کە تیایەتی خوڵقاندوویەتی و خاوەنی ئاسمان و زەویە. لە پەرستگەکانی دروستکراوی مرۆڤدا نیشتەجێ نییە بەو شتانەی مرۆڤ دەستی دروستی دەکات. پێویستی نییە. چونکە خودایەکە کە هەناسە و ژیان و هەموو شتێکی بە ئێمە بەخشیوە و ئەو تەواوی نەتەوەکانی لە یەک کەس خوڵقاند تاوەکو لە هەموو سەر زەویدا نیشتەجێ بن. کاتی بۆ دانان و سنووری وڵاتەکانیانی بۆ جیا کردنەوە بەڵکو بە دوای خودادا بگەڕێن و بە نەزانی تێی نەگەن. لەوانەیە وەی دۆزن. هەرچەند ئەو لە ئێمەوە دوور نییە، چونکە ئێمە لە ئەودا ژیان دەکەین و لە ئەودا بزە و بوونمان هەیە. هەر بەو جۆرە کە بەشێک لە شاعیرەکانی خۆتان وتوویانە هەروەها کە نەوەی خوداین و نابێت بیر بکەینەوە کە سەری خودا لە زێڕ ریازی و یا بەردە و بە هونەر و شارەزایی مرۆڤ تاشراوە. خودا چاوپۆشی لە دەورانی نەزانی ئێمە کرد بەڵام ئێستا لە هەموو شوێنێک فرمانی تۆبە و پاش گەزبوونەوە لە تاوانمان ئەدا. ئەو ڕۆژێکی داناوە کە جیهان لە ڕێگەی پیاوێکەوە کە هەڵیبژاردووە دادوەری دەکات و بۆ دڵنیابوونی مرۆڤ ئەوی دوای مردن زیندوو کردۆتەوە. سۆفیا بیری بکەرەوە یا بیرێ بکەرەوە مەسیحیەت چووە ناو دنیای یۆنان و ڕۆم و و ڕێگەی کردەوە ئەمە شتێکی نوێ بوو بە هیچ جۆرێک هاوشێوەی فەلسەفەی ئێپیکۆری و هەروەها ڕەواقی و نوێ ئەفڵاتونی نەبوو بەو حاڵەش پۆلس لایەنهایەکی هاوبەشی لە نێوان ئەم دوو فەرهەنگەدا پەیدا کرد، جەختی کردەوە کە گەڕان بە دوای خودا بۆ هەموو مرۆڤەکان سروشتییە. ئەم قسەیە بۆ یۆنانیەکان تازە بوو، باسی تازە لە وتەکانی پۆڵسدا ئەوە بوو کە خودا خۆی بۆ مرۆڤ نواندووە و ئەوان بەو ڕاستیەوە بۆ لای خۆی بانگ دەکا. کەواتە چیتر خودا خودای فەلسەفی نییە کە مرۆڤەکان بە هەست و تێگەیشتنی خۆیان لێی نزیک ببنەوە. هەروەها ڕوخسارێک لە زێڕ و زیو و بەرد نییە. نموونەی ئەو جۆرە خودایانە لە ئاکرۆپۆلیس و ئاتێندا زۆرە. خودا نیشتەجێی پەرستشگە دەستکردەکانی مرۆڤ نییە و ئەم خودایە خودایەکی تاقانەیە کە دەستکاری ڕەوتی مێژوو دەکات و بەهۆی مرۆڤەوە لە چوار مێخە ئەدرێت. لە کاتی تەواوبوونی خوێندنەوەی وتاری پۆڵێس لە ئاتێن، بە جۆرێک کە لە کرداری نێردراوەکاندا دەیخوێنینەوە، بەشێک لە خەڵک سەبارەت بە باسی ئەستانەوەی مردووەکان گاڵتەیان پێکرد. بەڵام کۆمەڵێک وتیان، دیسان گوێ بۆ باسەکانت ڕادەگرین. کۆمەڵێکیش بڕوایان بە مەسیحیەت هێنا و خراپ نییە کە بزان یەکێک لەوانە کە بڕوایان هێنا ژنێک بوو بە ناوی داماریس ژنان لە بەشە هەرە بە بڕواکانی ئاینی مەسیحیەت بوون. بەم شێوازە پۆڵس هەڵسوڕانە پڕوپاگەندەییەکانی خۆی درێژە پێدا. دەیان ساڵ لە پاش مردنی عیسا، کۆبوونەوەی مەسیحییەت لە هەموو شارە گرنگەکانی یۆنان و ڕۆم لە ئاتێن و لە ڕۆم لە ئەسکەندەرییە و لە ئێفیسۆس و لە کۆرێنت دروست بوو. لە ماوەی سێ سەد تا چوار سەد ساڵ هەموو دنیای هێلینیسم بووە مەسیحی. بنەماکانی ئایین. گرنگی بنەڕەتی پۆلس بۆ ئایینی مەسیحی تەنیا ڕۆڵی بانگەوازکەر نەبوو. ئەو لەناو کۆمەڵە مەسیحییەکاندا دەستڕۆیشتنێکی زۆری هەبوو. لەو کاتەدا ڕێنوێنیکردنی پیاوە پیرۆزە ئایینییەکان شتێکی زۆر پێویست بوو. کێشەیەکی گرنکی تر لە ساڵەکانی سەرەتایی دوای مردنی مەسیح ئەوە بوو ئایا ئەو کەسانەی کە لەوە پێش یەهودی نەبوون دەتوانن ببنە مەسیحی بەبێ ئەوەی کە لە پێشەوە ببنە یەهودی؟ بۆ نموونە ئایە مەسیحی یۆنانی پێویستە یاساکانی خواردنی یەهودی بەجێبهێنێت؟ پۆلس پێی وابوو کە هیچ پێویست ناکات. مەسیحیەتی بە شتێکی هەمەگیرتر لە یەهودیەت دەزانی و دروشمی مەسیحیەت ڕزگاربوونی جیهان بۆ هەموو مرۆڤەکان بوو. مەرجی نوێ کە عیسا لە نێوان خودا و مرۆڤدا بەستی، جێگەی مەرجی کۆنی لە نێوان خودا و ئیسرائیلدا گرتەوە. مەسیحییەت تەنیا ئایینی ئەو دەورانە نەبوو، هەروا کە وتمان، دنیای یۆنانی لەژێر کاریگەری تێکەڵێک لە ئایینە جیاوازەکان بوو. بەم جۆرە بۆ کڵیسا زۆر گرنگ بوو بە کۆکراوییەک لە ئایینی مەسیحییەوە دەستپێبکات، بەڵکو هەم خۆی لە ئایینەکانی تر جیابکاتەوە و هەم ببێتە لەمپەرێک بۆ چەند پارچەبوونی کلیسای مەسیحی. کەواتە یەکەمین بنەمای ئایین دامەزرا کە کورتەیەک لە خشتەی یاساکان یاخود بنەمای ئایین و باوەڕی مەسیح بوو. یەکێک لە بنەماکانی باوەڕی مەسیحیەت ئەوە بوو کە عیسا هەم خودایە و هەم مرۆڤ، بەو مانایە کە عیسا تەنیا بەهۆی کردارەکانیەوە بە کوڕی خودا ناودەبرا، کەواتە ئەو خودی خودا بوو. لەگەڵ ئەوەشدا مرۆڤێکی ڕاستەقینە بوو، مرۆڤێک کە بێبەختیەکانی مرۆڤی تاقی کردەوە و بەکردەوە بەسەر چوارمێخەوە ئازاری دی. پێدەچێت دژبوونێک لەمەدا هەبێ بەڵام بانگەوازی کڵیسا ئەوە بوو کە خودا بووەتە مرۆڤ. عیسا نیوە خودا نەبوو. بە واتایەک نیوەی مرۆڤ بێت و نیوەی تری خودا بێ. بڕوا بەم نیوە خودایانە لە یۆناندا و هەروەها لە وڵاتە هێلی نیستیەکاندا بە تەواوی لە برەودا بوو، کڵیسا عیسای بە خودای تەواو و مرۆڤی تەواو دادەنا. سۆفیای خۆشەویست، دەمەوێت چەند دێڕێکی تریش باس بکەم کە ئەمانە هەموویان پێکەوە پەیوەست دەکاتەوە. کاتێک ئایینی مەسیحی چووە دنیای یۆنانی و ڕۆمی، جیاوازییەکی زۆر قووڵ دەبینرا. هەروا یەکێک لە شۆڕشە فەرهەنگییە گەورەکانی مێژوو ڕووی دا. شتێکی وای نەماوە لە باسی دەورانی کۆن بچینە دەر. ئەو کاتە لە دەورانی سەرەتایی فەیلەسووفانی یۆنانی نزیکەی هەزار ساڵ تێپەڕ بووە. سەدەکانی ووستای مەسیحیمان لە پێشدایە کە ئەویش نزیکەی هەزار ساڵ درێژە دەکێشێت. گۆتە شاعیری ئەڵمانی ووتی، کەسێک کە بەهرە لە سێ هەزار ساڵ وەرنەگرێ بە نەداری دەژی. پێم خۆش نییە تۆ بکەویتە بارودۆخێکی ئاوا خراپەوە هەرچی لە توانامدا بێت دەیکەم کە لە ڕیشە مێژووییەکانت تێبگەیت. ئەمە تەنیا ڕێگەی بەرزبوونەوەیە لە ئاست مەیموونی ڕووت. تەنیا ڕێگەی پێشگرتنە لە شوێنی بێ کۆتاییدا. سۆفیا بۆ ماوەیەک دانیشت و لە کونە وردەکانی ناو پەرژینەکەوە سەیری ناو باخەکەی کرد. بەرە بەرە تێدەگەیشت بۆچی ئەوەندە گرنگە کە ڕیشە و بنەماکانی مێژوویی خۆی بزانێت. شکی تێدا نییە کە ئەمە بۆ نەوەی ئیسرائیلیش گرنگ بوو. ئەو خۆی کچێکی ئاساییە، بەڵام ئەگەر لە ڕیشە مێژووییەکانی خۆی تێبگا، ئەندازەیەک زۆرتر ئاسایی دەبێ. چەند ساڵێک زۆرتر لەسەر زەوی ناژی، بەڵام ئەگەر مێژووی مرۆڤایەتی ژیانی خۆی بزانێت، بە واتایەک ژنێکی چەند هەزار ساڵێ. وەستا لە تاک و نیوەی ڕێگا ڕۆیشتن لەگەڵ بە هەڵەدا ڕۆیشتن جیاوازی هەیە. هەفتەیەک ڕابردوو هیچ هەواڵێک لە ئالبێرتۆ کناکس نەبوو. لە لوبنانیشەوە کارت پۆستاڵێک نەگەیشت. بەڵام سۆفیا و یوانا ئێستاش سەبارەت بە کارتەکانی ناو کەپری سەرگورد باس و خواستیان دەکرد. یوانا بە درێژایی تەمەنی ئەوەندە نەترسابوو چونکە لە دوای ئەوە هیچ ڕووی نەدا. ترسەکەی ڕەویبۆوە و دیسان گەڕابۆوە سەر کتێب و مەشقی ماڵ و یاری ڕیشە. سۆفیا نامەکانی ئالبێرتۆ کناکسی چەند جار خوێندەوە. لە خاڵێکی نهێنی دەگەڕا بەڵکو بتوانێ نهێنی هیڵدە ڕوون بکاتەوە. لەگەڵ ئەوەشدا هەلێکی باش بوو کە فەلسەفەی سەرەتایی باشتر تێبگا. ئێستا دیمۆکریتۆس، سوقرات و ئەفلاتوون و ئەرستۆی بە باشی لێک جیا دەکردەوە. ڕۆژی هەینی بیست پێنج ی مەی لە چێشتخانەکەیاندا خەریکی دروستکردنی خواردنی شەو بوو تا کاتێک کە دایکی دێتەوە خواردن ئامادە بێت. ئەمە بەرنامەی هەر ڕۆژێکی هەینییان بوو، ئەمڕۆ دەیویست شۆربای ماسی و کفتە و گێزەر ساز بکات و ئاسان و بێ دەردی سەرە. لە دەرەوە بای دەهات هەروا کە چێشتەکەی ئەشێواند سەیری دەرەوەی دەکرد درەختە غانەکان هەروەک چڵی گەنم دەجوڵانەوە لە ناکاو شتێک بەر پەنجەرەکە کەوت سۆفیا ڕووی وەرگەڕاند و چاوی کرد شتێک بە شوشەکەوە لکاوە کارت پۆستاڵ بوو ڕووی نوسراوەکە لە ژوورەوە دەخوێنرایەوە نوسرابوو هێڵدا مۆلیرکناگ لەلایەن سۆفیا ئامۆند سۆنەوە. چاوەڕوانی شتێکی لەو چەشنە بوو، پەنجەرەکەی کردەوە و کارتەکەی هێنایە ژوورەوە، بڵێیت با لە لوبنانەوە هێنابیتێ، هێنابێتی؟ ڕێکەوتی ئەم کارتەش پانزەی ژوئەن بوو. سۆفیا قابلەمەکەی لەسەر ئاگر هەڵگرت و لەسەر کورسییەک دانیشت و لەسەر کارتەکە نووسرابوو، هێڵ دەی خۆشەویست. نازانم کاتێک ئەم کارتە دەخوێنیتەوە میوانی یادی لەدایک بوونت هەر بەردەوامە؟ هیوادارم وابێت. لانی کەم زۆر درەنگ نەبووبێ درێژای یەک هەفتە بۆ سۆفیا هەر ئەوە نییە کە بۆ ئێمەیە هیلدا. ئەو کاتە کە لەسەر کورسی جۆلانەی ناو باخەکەدا دانیشتووین و سەیری دەریا دەکەین قسەمان زۆرە کە بۆ یەکتری باس بکەین. باوکت جاربەجار لە کێشمەکێشی هەزار ساڵەی یەهودیەکان و مەسیحیەکان و موسڵمانەکان زۆر دڵگران دەبێت. بەردەوام بە خۆم دەڵێم کە ئەم سێ ئاینە لە ئیبراهیمەوە سەرچاوەیان گرتووە. وادیارە خودایەک دەپەرستن و بەڵام هابیل و قابیل ئێستاش دەستیان لە کوشتنی یەکتر هەڵنەگرتووە. کۆتایی سڵاوی من بگەیەنەرە سۆفیا بێ چارە ئێستاش نازانێ ئەم شتانە چ پەیوەندیەکیان بەیەکەوە هەیە و بەڵام لەوانەیە تۆ بزانی. سۆفیا لە شەکەتیدا سەری خستە سەر مێزەکەی بەردەمی، شتێک ڕوون بوو، ئەوەی کە بە تەواوی نەیدەزانی ئەم شتانە چ پەیوەندییەکیان پێکەوە هەیە. بەڵام لەوانەیە هیلدە بزانێت. ئەگەر باوکی هیلدە بە هیلدە دەڵێ سڵاوی سۆفیا بگەیەنە، ئەڵبەت هیلدە ئەو دەناسێت. بەڵام سۆفیا دەربارەی هیلدە هیچ نازانێت. باسەکە زۆر ئاڵۆز بوو، سۆفیا دیسان چووە سەر دروستکردنی خواردن، قابلەمەکەی تازە دانابووە سەر ئاگرەکە کە تەلەفۆن زەنگی لێدا. لەوانەیە باوکی بێت. چەندەی پێ خۆش بوو باوکی بگەڕایەتەوە و کچەکەی تەواوی ڕووداوەکانی ئەم چەند هەفتەی دوایی بۆ باس بکردایە. بەڵام ئەم تەلەفوونە یا دایکی بوو یا ئیوانا. سۆفیا تەلەفۆنەکەی بەرز کرد و وتی سۆفیا ئامۆنسۆن. دەنگێک وتی منم. سۆفیا دڵنیا بوو باوکی نییە، دووهەم دەنگی پیاوێکە و سێهەم ئەو دەنگەی لەوە پێش بیستبوو. بەڕێزتان کێن؟ ئالبێرتۆ. سۆفیا زمانی وەستا دەنگەکەی ناسییەوە. ئەمە هەر ئەو دەنگەی شریتەکەی ئاکرۆ پۆلیس بوو. حاڵت باشە؟ بەڵێ بەڵێ. لەمە بەدواوە نامەیەک لە کاردا نابێت. من هیچ کارێکی خراپم نەکردووە. دەبێت یەکتر ببینین پێویستە. چۆن؟ باوکی هیلدا بارودۆخەکەی بەرتەسک کردۆتەوە. چۆن؟ لە هەموو لایەنێکەوە سۆفیا من و تۆ دەبێت پێکەوە کار بکەین. چۆن؟ تاکو داستانی دەورانی وۆستانە بیستی ناتوانی یارمەتییەکی زۆرم بدەیت. ئێمە دەبێت دەورانی ڕێنیسانس هەروەها سەدەی حەڤدەشی بکەینەوە و بارکێلی کاری زۆر گرنگ و سەرەکییە. ئەمە هەر ئەو وێنەیە بوو کە لە سەر دیواری ناو کەپرەکەدا هەڵواسرابوو؟ بەڵێ خۆیەتی، لەوانەیە کێشمەکێشی ڕاستەقینە لە سەر فەلسەفەی ئەم پیاوە بێت. بە جۆرێک باس دەکەیت دەڵێیت شەڕێک لە پێشە. باشترە بڵێین شەڕی ئیرادەکانە. دەبێت سەرنجی هیڵدە ڕابکێشین و پێش لەوەی باوکی بگەڕێتەوە بۆ لیلەسێن ئەو بکەینە هاوفکری خۆمان. کلێسای سێن ماری کلێسایەکی کۆنی دەورانی وەستا بوو کە ئەم ڕۆژانە تەنیا بۆ کۆڕی گۆرانی و کۆبوونەوەی تایبەت بەکار دەهێنرا. لە هاویندا جاربەجار بە ڕووی گەشتیارەکاندا دەکرایەوە و بەڵام خۆشە و دەرگاکانی ناکەنەوە. پێش لەوەی دایکی بگەڕێتەوە سۆفیا کارتەکەی خستە پەنای ئەو شتانەی تری ئالبێرتۆ و هێڵدا، سۆفیا دوای خواردنی ئێوارە چوو بۆ ماڵی ئیوانا. هاوڕێکەی دەرگاکەی کردەوە سۆفیا بێ هیچ پێشەکیەک وتی دەبێت بەڵێنێک بە من بدەی هیچی تری نەوت تا گەیشتنە ژووری خەوی وانا و دەرگایان داخست سۆفیا درێژەی دایێ باسەکە زۆر گرنگە چی ڕوویداوە دەمەوێت بە دایکم بڵێ کە ئەم شەو لای تۆ دەمێنمەوە زۆر باشە بەڵام ئەمە شتێکە کە دەبێت بەوی بڵین لە ڕاستیدا من دەچم بۆ شوێنێکی تر زۆر خراپە کوڕەکە ناوی چیە. کوڕێک لە گۆڕ دانیە پێوەندی بە هیڵدەوە هەیە یوانا تێڕاماو سۆفیا چاوی بڕێ ناو چاوی وتی من ئەو شەو ئەم شەو لێرە دەمێنمەوە بەڵام دەبێ کاژمێر حەوتی بەرە بەیان بڕۆم تۆ دەبێت ئاگاداری من بیت بۆ کوێ دەچی چی لە مێشکت دایە مانەوە لە لای یوانا هیچ کێشەیەکی تێدانەبوو. بە پێچەوانەوە سۆفیا جار بە جار هەستی دەکرد دایکی پێی خۆشە ماڵەکە لە ژێر دەستیدا بێ. کاتێک لە ماڵ هاتبووە دەرەوە دایکی تەنیا وتبووی بۆ ناشتا دێیتەوە بۆ ماڵ؟ ئەگەریش نەهاتمەوە دەزانی لە کوێم. ئەو شەوە وەکو جارەکانی پێشەوە تاکو نیوەشەو بە فرەوێژی ڕابوارد، بەڵام ئەمجارە جیاوازی ئەوە بوو کاتێک کاژمێر دووی نیوەشەو خەوتن، سۆفیا کاتژمێرە زەنگدارەکەی بۆ کاژمێر حەوت میزان کرد. پێنج کاژمێر دوای ئەوە سۆفیا زەنگی کاژمێرەکەی کوژاندەوە و یواناش چاوی بە سەختی هەڵهێنا. بە هێواشی وتی ئاگاداری خۆت بە. دوای تۆزێک سۆفیا لە ڕێگادا بوو، کڵیسای سێن ماری لە کەناری بەشی کۆنی شاردا بوو. نزیکەی دە کیلۆمەتر لەوێوە دوور بوو، سۆفیا لەگەڵ ئەوەدا کەم نووستبوو، بەڵام پڕ لە وزە بوو.